کلیلی چوارەم هێنانە پێشچاو ڕێگای سەرکەوتن هەندێک کەس وەک ئەوەی هەیە شتەکان دەبین و دەپرسن بۆ بەڵام من بیر لەو شتانە دەکەمەوە کە ڕوویان نەداوە و دەڵێم بۆ نا جۆرج برناچۆ دەستکەوت و بەدەسهاتوەکانی ئەمڕۆ خەیاڵ و خەونی دوێنێین ئەگەر کەمێک بیرت لەمە کردەوە و تەماشایەکی دەوروبەرت کرد و تێبینی ئاپارتمانە بەرزەکان و کەشتێ گەورەکان و فڕۆکەکانت کرد و لە شتەکانی دەوروبەرت ورد بوویتەوە وەک تەلەفۆن و کۆمپیوتەر و فاکس و تەلەفزیۆن و کامێرا و رادیۆ دەبینیت هەموو ئەوەی لە بەردەستتدایە ڕۆژێک لە ڕۆژان خەون و خۆزگەی کەسانی دیکە بوون خەونەکان خاڵی سەتای سەرکەوتنەکانن فاکتەری سەرەکی هەر دەستکەوتێکن و جوانترین شتی خەیاڵمانن خەونەکانمان بێ سنوورن جۆرج بەرناشۆ گوتوێتی بیرکردنەوە و خەیاڵکردن سەتای داهێنانن ئەلبێرت ئەنیشتاین گوتوێتی خەیاڵکردن جیهان پێک دەهێنێت لە چاوپێکەوتنێکی تەلەفزیۆنیدا پرسیار لە محەممەد علی کلای یاریزانی بۆکسێن کرا دەربارەی ئەو ڕێگا و شێوازەی گەیاندیە پلەی باڵا لە بۆکسێندا ئەو لە وڵامدا گوتی لە زۆر زووەوە فێربووم تەنها چست و چاڵاکی و توانستی کەسەکە بەس نییە بۆ سەرکەوتنی دەبێت خەیاڵ و خەونی گەورەی هەبێت واڵت دیزنی لە ماڵەکەی خۆیدا دەستی کرد بە کاری وێنە جوولاوەکان لە سەرەتادا پرۆژەکەی لەگەڵ کۆمپانیایەکدا بوو بەڵام هەرزوو کۆمپانیایەکە فەشەلی هێنا و مایە پوچی خۆی ڕاگەیاند پاشەوە دیزنی هەموو ئەوەی هەی بوو فرۆشتی و ڕۆیشت بۆ کالیفۆرنیا لەو کاتەدا تەنها چل دۆلار و خەونەکەی پێما بوو لە کالیفۆرنیا کۆمپانیایەکی نوێی دامەزراند و ڕووبەڕووی کۆسپگەلێک بۆوە، دوو جار تووشی ڕووخانی دەروونی بۆوە، هەوڵی دا قەرز لە هاوڕێکانی بکا بەڵام دیسان چەند جارێکی دیکە بێوەر بوو. هەرچەند دەوروبەرەکەی گاڵتەیان پێ دەکرد، ئەو خۆی بە دەستەوە نەدا و لە خەون و هەوڵەکانی بەردەوام بوو تا خەونەکەی بووە ڕاستی کە ئەمڕۆ بەهاکەی بلیۆنان دۆلارە. دیزنی خۆی لەم بارەیەوە دەڵێت، ئەوەی دەتوانیت خەونی پێوە ببینیت، دەتوانیت بیهێنیتە دی. لێکۆلەران لێکۆڵینەوەیەکیان لەسەر خوێندکارانی یەکێک لە کۆلیژەکان کرد لە ڕێی ئامێری تایبەتەوە چاودێری قۆناغە جیاوازەکانی خەوی خوێندکارەکان دەکرا کاتێک خوێندکارەکە دەچوە قۆناغی ڕیمەوە ڕیم ئەو قۆناغەیە کە تایدا خەوت و خەو دەبینێ خوێندکارەکانیان بێدار دەکردەوە خوێندکارەکان تەنها ڕێیان پێدەدرا بخەون ڕێ پێدراو نەبوون خەو ببینن دوای تێپەڕبوونی چوار شەو خوێندکارەکان تووشی پەشێوی و دڵە ڕاوچێ و ڕاڕاییەکی توندی دەماری بوون هەر لەبەر ئەوە لێکۆڵەرەکان تاقیکردنەوەکەیان وەستاند ئەم تاقیکردنەوەیە بەچی گەیاندین خەون بینین بۆ مرۆڤ زۆر گرینگە چونکە یارمەتیمان دەدا بۆ جێگیربوون و هاوسەنجی دەتوانین بڵین ئێمە پێویستمان بە خەونەکانی بێداریش هەیە ئێمە پێویستمان بە ئازادکردنی خیالکردنەکانمان هەیە لە سەرجەم کۆت و پێوەندەکان چونکە خەیاڵ سەتای هەموو کردارێکە جارێکیان بەرنمەیەکی سەیرم لەسەر شاشەی تەلەفزیۆن بینی باسەکەی لەسەر کۆمەڵی خواپەرستی چینی بوو کە بەبێ پۆشاک و تەنها بە بەرکۆشێکی تەڕەوە کە حەو جار بە دەوری لاشەیان دەپێچراوە لەسەر بەری زۆر ساردادا دەنیشتن و لە ڕێی خەیاڵکردن و وێناکردنی گەرمیەک کە لە لەشیاندا هەیە، پلەی گەرمی لەشیان بۆ پلەیەک بەرز کردەوە و بەرکۆشەکەیان بە تەواوی وشک بۆوە. بەڵێ، خەیاڵکردن هێزێکی گەورە و جوانی هەیە. لە وانەکانمدا دەربارەی سەروەری تەواو بۆ خۆت خەڵکی فێر دەکەین تەنانەت ئەو کەسانەش کە هەرگیز ممارەسەی هوەرەکانی بەرگری لە خۆکردنیان نەکردووە بتوانن پارچە تەختە بە ئەستوری دوو ئینج بشکێنن تەنها لە ڕێی هێزی هێنانە پێشچاوەوە داوایان لێ دەکەم چاوەکانیان دابخەن پاشان یارمەتیان دەدەم پارچە تەختەکە بە عقل و هۆشیان ببینن چۆنیەتی دەستەکانیشیان ببینن کە تەختەکان دەکەم بە دوو کەرتەوە ئەم کەسانە تەنها بەوە سەرکەوتوو دەبن کە وێنای ئامانجەکانیان دەکەن چەند لە پێش چاویاندا سەرکەوتن ببینن هێندەش هەنگاو بە هەنگاو بە بیر و هۆشیان بەرە و کردداری شکانەکە دەچن پاشان داوایان لێ دەکەم چاوەکانیان بکەنەوە و ئەوانیش یەکسەر بە ئاسانی پارچە تەختەکان دەشتێنن مادام هەموو شتێک سەرەتا لە ئەقلدا ڕوودەدات بۆیە کاتێک خۆت بە سەرکەوت و بەهێز دەبینیت و توانات دەبێت لە بەدەستهێنانی ئامانجەکانتدا و لە دڵیشتەوە باوڕت بەمە دەبێ و لە نێو هەستەکانتەوە هەستی پێ دەکەی بەمە هێزێکی خودی گەورەت بۆ دروست دەبێ و ئەقلی ناوەکیشت بە توانە بێ سنوورەکانیەوە لە دەستەبەرکردنی خەونەکانتدا یارمەتیت دەدات هەنووکە خەونەکانت کامەیە ئەو شتە کامەیە کە پتر لە هەر شتێکی دیکەی ئەم دنیاە خۆزگەی بۆ دەخوازی ڕەنگە خەونەکەت ئەوە بێت کارە تایبەتەکەت دەست پێ بکەیت یا گەشتێک بکەیت یا کتێبێک دابنیت یاخود دەرخستنی توانای داهێنانێکی نوێت بێت کە بیرۆکەکەی لە مێشکتدا گەڵاڵە بووە بەڵام بەردەوام جێبەجێکردنی دواخستووە زۆر جار بیرگەلی مەزن هەن پێش ئەوەی لە دایک ببن دەمرن ئەمەش لەبەر دوو هۆکاری سەرەکی یەکەمین فاکتەر کە ڕێ لە بەدەستهێنانیان و هێنانەدی خەونەکان دەگرێ ئەوەیە کە من پێت دەڵێم ژەهری شیرین ئەم ناوە لە کاتی چوونم بۆ باخچەیەکی ئاژەڵاندا هات بە بیرمدا لەوێ مارێکی زۆر جوانم بینی لەسەر تابلۆیەک نووسرا بوو ترسناک لێرەدا سەرم سوڕما. چۆن ئاژەڵێکی جوانی لەم جۆرە دەبێت ئەو ژەهرە بکوژەی لە ناودا هەبێت. خەڵک ژەهری ڕازاوایان لە دژمنەکانیانەوە بۆ نایەت بەڵکو بە پێچەوانەوە ژەهری شیرینیان لەو کەسانەوە بۆ دێ کە لە دەوروبەری ون و گرنگجی بە بارودۆخیان دەدەن هاوڕێ و دراوسێ تەنانەت لە تاکەکانی خێزانەوە چونکە ئەم کەسانە هەموو هۆکارێک دروست دەکەن تەنها بۆ بێوەری بیرۆکە و خەونەکان چ جای ئەوە کە ئەگەر جێبەجێیان بکەن دەبنە جێگای گاڵتە پێکردن ڕەنگە هەندێک کەس تەنها بە پاڵنەری ئیرەی بردن ڕەخنە لە خەون و خۆزگەکانمان بگرن زۆر جاریش ڕەخنەکان بێ ئاگایانن و تەنها لەسەر بنەمای بەها و بیر و باوەڕە تایبەتیەکانن بەبێ لە بەرچاوگرتنی بەها و بیر و ڕاتایبەتیەکانی ئێمە لەگەڵ بێزاری و ئازاری زۆر بۆمان درست وەک ئەو مارە جوانەی ژەهری بکوژی هەیە دووەمین گرفت و ئاستەنگی سەرەکی ڕێگر لە دەستەبەرکردن و وەدیهێنانی خەونەکانت خودی خۆتی دکتۆر ڕۆبەر شۆلەر لە کتێبی هێزی بیرکردنەوەکاندا دەڵێ ئەو تاکە جێگایی بە دیهاتنی خەونەکانت تێیدا دەبناستەم نێو بیرکردنەوەکانی خۆتە بیرت دێت جارێک ویستوتە کارێکی تایبەت ئەنجام بدەیت کەچی بە خۆتت گوتووە نەخێر من ناتوانم ئەم کارە بکەم قەنەعاتت بە خۆت هێناوە واز لە خەونەکەت بهێنیت چییە ڕێگە لێ دەگرێت یان ڕێگەم لێ دەگرێت یاخود ڕێگە لە هەر کەسێک دەگرێت لە بەدەستهێنان و بەدیهێنانی خەونە خودی و تایبەتیەکانیدا وەڵامەکە لە دوو وشەدایە ناوچەی ئارام ناوچەی ئارامیان دڵنیایی بریتە لەو کارانەی ماوەیەکی درێژ و تەواو و جارانێکی زۆر ئەنجاممانداون کە جاری دیکەش دووبارەیان دەکەینەوە هەست بە ئارامی دەکەین بۆیە گەر بیرۆکەیەک یان خەونێکمان هەبێ لە ناوچەی ئارام دەرمان هێنابێ هەست بە دڵە ڕاوچێ و نەئارامی دەکەین و دەست بەجێ بە دوای ئەو هۆکارانەدا دەگەڕین کە لە کارە نوێیەکەمان دوور دەخەنەوە ئەمەش تەنها بۆ دووربوون لە دڵە ڕاوچێ و نەئارامی ناوەچی ڕەنگە خەڵک پێت بڵێن بیرکردنەوەکانت هیچ بەهایەکیان نییە بۆ ئەوەش کۆمەڵە هۆکارێکی دەدەنێ کە گوایە بەهۆیانەوە سەرکەوتوو نابیت تیایاندا بەڵام ئەوە تەنها تۆیت توانای قبولکردن یان ڕەتکردنەوەی هەموو ئەو وتانەت هەیە کە پێت دەگوترێن ویلی جۆلی لە کتێبەکەیدا بە ناونیشانی تەنها خوڵەکێک بەسە بۆ گۆڕینی ژیانت دەڵێت ئەگەر توانیت لە بیر و هۆشتدا خەون دروست بکەیت و لە دڵتدا بیڕوێنیت و دەرفەتیش بۆ گومانەکان نەسازێنیت کپی بکەنەوە و بیڕمێنن ئەوە دەکرێت خەونەکەت بێتە ڕاستی و ژیانت بگۆڕێ کە لە تەمەنی شەش ساڵاندا بووم دوو خەونی گەورەم هەبوو خەونی یەکەم ئەوە بوو لە یاری تۆپی سەرمێزدا ببمە پاڵەوانی میسر ڕۆژانە بە دووەداچوونی هەواڵەکانم دەکرد بەو هیوای هەواڵی خولەکانی شاری ئەسکەندریە ببست بەو هیوایەی هەواڵی خولەکانی شاری ئەسکەندریە ببیسم کە ئاو کات تێدا دەژیان تەماشای هەموو پاڵەوانیەتەکانم دەکرد هەر زوو دەچووم و تا دواهمین خولەک دەمامەوە چاودێری پاڵەوانانی یاریەکەم دەکرد لە هەموو جوولە و ڕفتارێکیاندا و لە شێوازی یاریکردنی هەرێکیان ورد دەبوومەوە خەونم بەوە دەبینی وەک ئەوانم لێبێ دوای چەند ساڵێک بڕیارمدا بچمەتی پێکەوە لە زیاتر لە بیست یانەی وەرزشیدا هەوڵی ئەزمونکاریمدا هیچ کامیان وەریان نەدەگرتم تا لە کۆتاییدا یەکێک لە ڕاهێنەرەکانم پێی گوتم من ڕاهێنانت پێ دەکەم بەڵام بە مەرجێک بە تامزرۆیەوە لێم پرسی مەرجەکە چییە؟ گوتی ماوەی ساڵێکی تەواو بە بەردەوامی هەموو ڕۆژێک شەش کات ژمێ ڕاهێنان دەکەی و بەشداری پاڵەوانیەتیەکانیش ناکەی تا هەز دەکەم بە تەواوی ئامادەی بەبێ دوو دڵی مەرجەکەم قوبول کرد و دەستمان کرد بە ڕاهێنانی ئەقلی و جەستەیی لە دوای شەش مانگ ڕاهێنەرەکەم پێی گوتم ئێستا دەچینە یەکەم تاقیکردنەوە لەو وەرزەدا تەنها دوو خول مابوو جێی سەرنجی هەموو لایەک بوو کە لە هەردوو خولەکەدا پلەی یەکەمم بەدەستێنا لە وەرزی داهاتوو تریشدا لە سەرجەم خولەکاندا پلەی یەکەمم بەدەستێنا لەو خولانەش پاڵەوانیەتی نەتەوەیی بوو بوومە پاڵەوانی میسر لە ساڵی 1969دا و لە پاڵەوانیەتی جیهانی لە ئەلمانیای ڕۆژئاوادا نمایندەی وڵاتەکەمم دەکرد و یەکەمین خەونی منداڵیم هاتە دی ئەمەش بەهۆی متمانە بەخۆ بوونم بوو کە توانای ئەم کارم هەیە و لە ڕاستیشدا سەرکەوتم خەونی دووەم ئەوە بوو دەمویست ببمە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گەورەکان و ئەوەی بە جیهاندات بگەڕێم کە لە قوتابخانە بووم هەندێک لە مامۆستاکان پرسیاریان لە قوتابیەکان دەکرد لەسەر خۆزگە و ئاواتیان بۆ داهاتوو من هەمیشە ئەوەم دووپات دەکردەوە و دەمەوێت ببمە بەڕێوبەری گشتی میوانخانەیەکی گەورە هەموو جارێکیش ئەوانەی لە دەورم بوون پێم پێدەکەنین هەوڵیان دەدا ورم بڕوخێنن بەڵام من لەگەڵ خەونەکەم و زانخوازیم هەر بەردەوام بوو هەمیشە کە لەگەڵ هاوڕەکانمدا یاری نواندنمان دەکرد وام دادەنا لە میوانخانەیەکداین من بەردەوام ڕۆڵی بەڕێوبەری گشتیم بۆ خۆم دادەنا پاش ئەوە بەنهێنی دەستم بە خۆئامادەکردن کرد بۆ بینینی ئەم ڕۆڵە لە زەمینەی واقعیشدا زمانەکانی ئینگلیزی و فەڕەنسی و ئەڵمانی فێربووم هەر شتێکم بۆ ڕێبکەوتایە پەیوەست بە بواری میوانخانەوە دەم خوێندەوە کاتێکی زۆرم لە میوانخانە گەورەکاندا بەسەر برد بە تەمەشاکردنی میوانەکان و ئەو کەسانەی داهاتنە ئەوێ لە کاتی خەریکبوونیاندا بە کاروبارەکانی میوانخانەوە لە کارمەندەکان وردەبوومەوە بە جیاوازی پلە و سروشتی کارەکانیانەوە لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا لە پەیمانگای میوانخانەکاندا دەستم بە خوێندن کرد ڕۆژەکان تێپەڕین و لە ساڵی 1975 دا لەگەڵ هاوسەرەکەم ئامال کۆچمان کرد بۆ کەنەدا لە ماوەی چوار ڕۆژدا هەردووکمان ئیشمان دۆزیەوە کارەکەی من شوشتنی قاپ و کەلوپەل بوو لە میوانخانەیەکدا لە نێو هاوکارەکانمدا من باشترینیان بوو ڕۆژێکیان بەڕێوبەری گشتی میوانخانە داوای کردم چوومە لای و لە کاتی چاوپێکەوتنیدا لە نووسنگەکەی پێم گوت گەورم هەواڵێکی دڵخۆشکار و هەواڵێکی ناخۆشم پێەیە گوتی با لە هەواڵە خۆشەکەەوە دەست پێ بکەین پێم گوت من دەبمە بەڕێوبەری گشتی گوتی جوانە ئەی هەواڵە ناخۆشەکە چییە؟ بە زەردەخەنەوە پێم گوت نووسینگەکەت وەردەگرم زۆر بە خێرایی و بروسکە ئاسا هەواڵەکە بڵاو بۆ و کارمەندەکان دەستیان بە گاڵتە پێکردنم کرد بەوەی لە دیدی ئەواندا گوایە شێت بوو لە دوای ئەوەوە زۆر بە لێبڕان و جددیەتەوە کارم کرد هەر لە مۆنتریال دەستم کرد بە خوێندنی بواری میوانخانەکان لە پەیمانگەیەکی تایبەتدا بەردەوام بووم لەسەر کارکردن و خوێندن زۆرم خوێندەوە بەشداری ئەو چاڵاکیانم دەکرد کە هەر بەڕێوبەرێک بەشداری تێدا دەکرد لە ساڵی 1986 دا بوومە بەڕێوەبەری گشتی یەکێک لە میوانخانەکانی پێنج ئەستێرە بەمەش خەونی دووەمم هێنایەدی بەڵێ خەیاڵکردن هێز و توانایە و دەگونجێت خەون و خۆزگەکان ببنە ڕاستی بەرچاو ئەلیانۆ ڕۆزڤلت گوتویەتی ئایندە بۆ ئەو کەسانەیە کە باوەڕیان بە جوانی خەونەکانیان هەیە لە ئەمڕۆوە دەست بکە بە دروستکردن یان دووبارە دروستکردنەوەی خەون و خۆزگەکانت با خەونی گەورەت هەبێت هەروەک دۆسا گوتی خەونی بچووک مەبینە چونکە خەونی سادە و بچووک هێزی پاڵنەرانەی نییە بۆ مرۆڤ هەنووکە ئەم ڕێگایەی خوارەوە دەدەمێ هێزی خەونەکانت گەشە پێدەدات یەکەم دەشت لای خۆت تۆمار بکە کە دەخوازیت بەدەستیان بهێنیت دوو بەپێی گرنگیان بۆت ڕێزبندیان بکە زۆرتر گرینگ پاشان گرینگ و دواتر کەمتر گرینگەکە سێ بۆ ماوەی پ خولەک لە جێگایەکی هێمن و ئاسوودە بەخشدا دابنیشە کە هیچ کەس بێزارت نەکات چوار بە ئاسوودەی و قوڵیەوە هەناسە بدە سیەکانت پڕ بکە لە هەوا و لەگەڵ خاڵیکردنەوەی هەواکەدا هەرچی ڕاڕاییەک لە جەستتدا هەیە دەری بکە لەبارێکی تەواو و ئاسوودە و ئارامدا دابنیشە پێڵوەکانت لێک بنێ تەرکیز بکەرە سەر هەموو بەشەکانی لاشەت و وەها خەیاڵ بکە بە پلیکانەیەکی دە پلەیدا دێیتە خوارەوە و لەگەڵ هەر پلەیەکدا کە دادەبەزیت هەست بە پشوو و هێوربوونەوەی زیاتر دەکەیت لەسەر پلەی دەیەم بە تەواوی واز لە خۆت بهێنە و هەست بە ئاسوودەی و ئارامی بکە و هەر ڕاڕاییەکت هەیە لە خۆتی دوور بخەرەوە لەسەر پلەی نوێم هەست بە پشوویەکی زیاتر و هێوربوونەوەی پتر بکە لەسەر پلەی هەشتم پشوو حەوانەوەت زیاتر دەبێت لەسەر پلەی حوتەم زیاتر هێوربوونەوە لەسەر پلەی شەشەم هێوربوونەوەی زیاتر لەسەر پلەی پێنجەم حەوانەوەی زیاتر لەسەر پلەی چوارم هێوربوونەوەی زیاتر لەسەر پلەی سێم حەوانەوەی زیاتر لەسەر پلەی دووەم هێوربوونەوەی زیاتر لەسەر پلەی یەکەم لەو پەڕی حەوانەوە و هێوربوونەوەی تەواودا وەها خەیاڵ بکە کە لە پێشتەوە دەرگایەکەیە دەست لە دەرگاکە بدە بیکەرەوە تێبینی ئەو نورە بکە کە لە پشتیەوە دەردەچێ ئەوە نور و ڕۆشنایی داهاتوتە بەو دەرگایەدا گوزەر بکە و لە ژیانی داهاتوودا ڕووە و ئامانجەکەت بجوولێ لەسەر هێڵی چوارچێوە زەمەنیەکەت بەردەوام بە لە ڕۆیشتن تا دەگەیتە ئەو کات و شوێنەی خەونەکانی تێدا دێتەتی تێبینی ئەو بکە ئێستا لە کوێدای ئەوانەی لە دەورەت دانچێن چی لەبەر دەکەی تێبینی هەم ئەو شتانە بکە کە دەیان بینی کە دەی بیستیت کاتێکیش خەونەکەت بووە واقع بزانە چی بەخۆت دەڵێیت لەو کاتەدا تێبینی هەستەکانت هەناسەدانت کەشی دەوروبەرت پلەی گەرمی ئەو ژوورێکیدا دەژیت بکە بە سەررجەم ئەندامەکانت هەست بە هەموو شتێک بکە ئێستا و لە دوای بەدەستێنانی ئامانجەکەت وێنەیەکی خۆت پێک بهێنە ئەم وێنەیە گەورە بکە و پتر لە خۆتی نزیک بکەرەوە هەموو ئەو ڕنگانەی بۆ زیاد بکە کە زیاتر لە لات پەسەندن بڕێک وزە بە وێنەکە ببەخشە بە هەناسە هەڵمژینێکی قوڵ و پاشان لە وێنەکەدا بیدەرەوە ئەم کارە سێ جار دووپات بکەرەوە بڕوانە وێنەکە چۆن لە سەروتەوە مەلە دەکات هەنووکە واز لە وێنەکەت بهێنە لە کاتێکدا کە خەونەکەت بەدیهێناوە پاشان لەسەر هێڵە زەمەنیەکەت بگەڕێرەوە بۆ کاتی ئێستا بڕوانە ئەو وێنەی داهاتوی خۆت ئەمەش ئەو وێنەیە کە چاوەڕێ دەکرێت پێی بکەیت ساتێک وەربگرە تێیدا سوپاسی نائگاهیت بکە سوپاسی ئەو خوایە بکە کۆ سوپاسی ئەو خوایە بکە کە بۆ بەدی هاتن و دەستەبەرکردنی خەونەکەت هەموو ئەو هێزەی پێبەخشیوی پێڵوەکانت لێک بنێ و بە پلیکانەکەدا سەر بکەوە لە هەر هەنگاوێکدا دەبیتە خاوەنی وزە و متمانەیەکی پتر و هەست بە بژانەوەی زیاتر و زیاتر دەکەی پلەی یەکەم متمانەی زیاتر پلەی دووەم هێزی زیاتر پلەی سێم متمانەی زیاتر بە خۆت و بە تواناکانت ڕووەو سەرکەوتن پلەی چوارەم وزەی زیاتر و هێزی هەناسەدانت زیاتر دەبێت پلەی پێنجەم وزەی زیاتر پلەی شەشەم متمانەی زیاتر و هێزی زیاتر و وزەی زیاتر پلەی حوتەم وزەی زیاتر و متمانەی زیاتر پلەی هەشتەم وزەی زیاتر و هێزی زیاتر پلەی نۆیەم وزەی زیاتر کە دەگەیتە پلەی دەیەم چاوەکانت بکەرەوە و لەگەڵیدا هەموو زانین و هەموو متمانەیەکی پێویست بۆ بەدەستهێنانی خەونەکە دەست بخە ئێستا پیرۆزبایت لێ دەکەم کە بە ئەزمونێکی نمونەیی بەهێزدا تێپەڕیت بۆ دۆزینەوەی ئایندەیەکی ئیجابی و ڕۆشن بۆ هەر خەونێکت ئەم مەشقە دووبارە بکەرەوە چەند جارێک بە پێی توانە ڕاهێنانی لەسەر بکە چونکە پێدەچێ ئەم ڕاهێنانە کاری معجیزە ئاسا لە ژیانتدا دروست بکات درست وەک ئەوەی لە ژیانی مندا ڕوویدا ئەمڕۆ دەست پێ بکە و خەونی گەورە ببینە دەربارەی ژیانی سەرکەوتوان بخوێنەرەوە و هەست بە سەرکەوتنیان بکە بەو جۆرە خۆت ببینە کە دەستکەوتەکانی ئەوانت بەدەستێناوە ئاگاداری دزەکانی خەونەکانت بە وریای ژەهری شیرین بە دەرفەت بۆ هیچ کەس مەڕەخسێنە تەنانەت بۆ خۆشت یان هەر شتێک تاڵانت بکات و خەونەکانت بدزێ لێگەڕێ با خەیاڵت بە ویستی خۆی مەلە بکە چونکە خەیاڵ هێزێکی ئەو تۆی هەیە دەتوانێت لە گۆڕینی سەراپای ژیانتدا یارمەتیت بدات متمانەت بە خۆت هەبێت زۆر دووپاتی بکەرەوە من دەتوانم سەرکەوتوو بم دڵنیام توانای سەرکەوتنم هەیە بەویستی خوا دەگەیتە بەرزترین ئاستەکان هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتە وەختی ژیانتە بە باوەڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە